زانیم کە تۆ فەرهاد نەکوشتووە کوێت لێمە؟ لە دوای هەموو شتانە خۆشحاڵم کە نەمردی بێریڤان ئەوە چی دەکەی لێرە هەیمار هاتوو یەم جارە کارەکە تەواو بکەی نەتوانی بیکوژی تۆ ئەوە نیت بتانی بیکوژی ئێستا دەمت پڕ دەکەم لە فیشەک دکتۆر ئەوە چییە؟ خوا هیچی لێ نەیە قدرەت. ئەوە چێکەی لێرە؟ بابە سەیری کە نەوەکەت بەرتان. چ جوانە دەقا دەق لە من دەچێ بەڵامی تر ئاغایەت و ماغایەتی نەما ئەو بێشەرفانە پەشیمان بوونەوە ئێمەش زۆر شتمان لەسەر دانا. لە کوێ بوویت بابە؟ دامان بەسەریاندا هەر هەمویانمان کوشت تەنها خەلیل و ئەو بێشەرەفە ڕزگاریان بوو. باوکە تکا لێکە مەیکوژە ژیانی منداڵەکەمی ڕزگار کرد ژیانی نەوەکەت لێگەڕێ باب ئەجلی خۆی بمرێ لێگەڕێ هەموو عشرتەکەمان دەست بە سەرە خۆ ڕێگر نین هەموو لە ناوچوانی و بێریوانم ناوی ئەو کچە بەکارە بە دەکارت پیس مەکە ئەو هیچ تاوانێکی نییە کاخەلیل فەرمو بۆ ژووری جەنابی ئەفسەر تۆش بەگوێی ئەوانت کرد ئەوەندە پرسیارەیە کە لێت بپرسم ینی ئەم لێ پێچنەوەی ئەوەندە پرسیاری بێ وەڵام لە خۆ دەگرێ بەڕاستی نازانم لە کوێ دەست پێ بکەم هەرچیە ڕوویداوێ لە مادین لەم نەپرسیەکەیت من هیچ نازانم ڕاستە لە ڕاستیدا فکرێکی باشە چونکە لە ماردین هەرچی ڕوو بدات یانەوە یان سناڕۆغڵەکانیشی تێدایە ئێمە چنارۆڵو نین ئەوان هەموو کارێکی ناشرینیان لە دەست دێت بەڵام ئێمە خانەوەدەیەکی ڕێزدارین پێناسەی ڕێز لە لایەر کەسێک جیاوازە ئاگاتان لە قسەتان بێت گوێ بگرە خەلی لاکسۆلۆ ئێستا و پرسیارانم وەک پیاوم وەڵام بدەوە ئەجینا ئەو ڕێز و حرمەتەی کە باسی دەکەیت لە تەنەکەی خۆڵەکە دەیدۆزیتەوە تێدەگەی؟ من هیچ شتێکم نییە لە عدالەتی بشارمەوە چۆنە؟ حەز دەکەی بالەوانەوە دەست پێ بکەین کە بەسەر حەساریاندابە هیچ زانیارێکت تێ لەسەر پێناسەوانە نەخێر نییە فەراداغا دژمنی زۆر هەبوو نەمەزانی دژمنارەکانی تەواو نەبوو ڕاستەکە مەوخەل لاکسڵۆ یان ڕاستەکان هەڵبژێرە یانیش لە شوێنی تۆ من شتێک هەڵ دەبژێرم بەڵام بێگومانم بەدڵت نابێت تێدەگەی ناتوانانی هەڕەشەم لێ بکەیت پارێزەر مەوێت پارێزەر پێم مەکەنن پارێزەری شەیتانیش ناتوانێت تۆ ڕزگار بکەن ڕزگاربوونی تۆ بەدەستی منەوەی ئێستا ڕاستەکەم پێ بڵێ کێ بوون بە سەر حەساریان دادا؟ ئەجینا دەبێت بۆ دادوەر قسە بکەیت. حەمە و پیاوەکانی عشرێتەکەی کۆمەڵکوژێکی ئەوە دەبێ هۆیەکەی چی بێ حەمە باوکی بووکەکەمانە لە بەرەوەی بەڵێنێکمان پێدا و بەجێمان نهێنا چ بەڵێنێک ئەتوانم تۆزە دانیشم دانیشە بەیانی باش ئەمڕۆ باشتری پورە حافظ باش لێرە چاودێری دەکەن شکر بۆ خوا دوکتورە بەڵام قاچەکانم سڕە دەڵێ هەرنیمە ئێ بێگومان نەسەرگەرێکی سەختت بۆ کرا دای بیر لەمە مەکەوە تەلەفونت بۆ حەسارەکە کردو کترا؟ خەلیل نەهات نیگەرانم دەبێ حاڵیان باش بێ؟ بەردەوام تەلەفۆن بۆ حەسار دەکەم بەڵام وەڵام نییە خەمت نەبی دێن دەی خانم ئێستا تۆزێ پشوو بدە. بزانە چی ئەڵێم ئەو مناڵی کە لەدایک بوو قەرار بوو چەندێک بە کێشەکەی بەقەدەر کێشەکەی ئمە ئاڵتونی بدەینێ بەڵام لەگەڵەوەی کە کچەکەی ڕایکرا هەموو شتە تێک چوو بەڵام ئەو چاوی تێر نابوو هەر پارەی خۆی داوا ئاکرد بەر لە کەمێک گوتت ئەگەداری ئیشوکارەکانی خاڵم نەبوومە ئەمە چ پەیوەندیەکی هەیە نابوومە ئەمە بۆ ڕابردوو بەکاردێت خاڵت ماوێکی زۆرە دیار نییە من منداڵیم کاخەلیل خاڵم کوژرا هەموو پیاوەکانی منیش ویستم تۆڵە بسەنمەوە هەر ئەوەندە لاشەکە لەکوێ لە کۆگاکە حەسارەکەمان نێژراوە باوەڕ ناکەم بەهۆی ئەمەشەوە دەتوانم مەرەسا بتگرم بۆ خەبەری پۆلیست نەدا ئێوە لە دنیای یاساو ئێمەش لە دنیای دابوونەری داژین ئەستەمە لێمە تێبگەن جەنابی ئەفسەر مەجبور بووین ئەم ڕووداوە بشارینەوە چونکە ئەمە بە مانای پەرتەوازەبوونی عشرەت دێت دکتۆری یاسای دێ و لاشەکە بۆ پشکنی دەبات جارێ بۆ ئێستا ئازادت دەکەم گەر هەوڵی دوورکردنەوە لە ماردین بدەیت جارێکی تر قسە لەسەر هیچ ناکەین دەستگیر دەکرێت. بووی بە بەڵا بەسەرمەوە هیچ کاتێک دڵم پێت خۆش نەبوو ئەم جارە چکارێکی قۆڕ دەکەیت لەو ڕۆژەوە لە دایک بووین من نەحەساومەتەوە تا ئێستا دیار نییە کوڕی دیا کچیت شێت و شۆڕێکی تەواویت ئینجا منداڵیشت بووە سەیری ئەو بەڵایە بکە تۆ خۆت بەڵا بەسەر خۆت ئاهێنیت تۆ بۆ منت سەر بە هەوێدا لە ماڵەوە بەرگران بووم پەشیمانیت بەڵام زۆر درەنگە کچێ ئەو هەموو لێدانە بەس نەبوو بۆ دەم داخستنت گەردەم داخست چیە گۆڕێت ئەو کاتەیت لە شتەکانە گۆڕێت ئەوەی بوو بوو دەی بڕۆ دەی تۆ ئێستا بۆ کێمانەوەی لەگە خۆت لەو گوندە کەسە ناسیت قسەمەکە بڕۆ یەکێک نەزانێت دەڵێ هزار جێگات هەیە بۆی بچیت لەوانەیە هەبێ لەوانەشە نەبێ دەدەی پێم بڵێ ئەچی نەکوێ پێت دەڵێم بڕۆ دادا مەمۆ گیانەکەم. برڤا خان خوایە چی ڕوویدا دەبێ شتێکیان بەسەر هاتبێ وشکە ڕاست وشکە ڕاست وشکە ڕاست وشکە ڕاست ئەو بێریڤانەوە کومار تا ژوورەکە هات من نەبوو مایە قدرە دەستا مردبوو دەزانی کارم هەبوو کارت هەبوو تۆ چۆن ئاوا قسە لەگەڵ مندا دەکەیت بزانە گوڵ شاخان بۆ نییە بۆ شێوەیە سوکەوتم لەگەڵ بکەیت ئەو خۆی باجی ئەو کارانەدا کە کردوونی بۆ کارەکەی من نیم تاو تاو تووڕەمە بە هاتوو ڕۆیشت بەڵام ئەو مارە بدۆزەوە چاری بکە دیارەکەت بە زیادە وەردەگریت تێدەگەی دەیستا بڕۆ حاڵی زۆنا هەروەک خۆیەتی چۆن وا دەبێت پارە دنیامان سرف کرد چۆن هەروە خۆیەتی چاک دەبیتەوە خوشکە جاشێرەکەم هەموو شتێک وەک جارانی لێ دێتەوە. خاڵە. بێریڤان ئامانەتی تۆیە. مەیەڵە ئازاری بدەن. ئەگەر من شتێکم لێ هات گەردەنی تۆ ئازار ناکەم خەمن نەبێ کوڕم خەمن نەبێ تا من مابم کەس ناتوانێ ئازاری بدات شو بدە. خۆشحاڵ دەبم ئەگەر ڕووداوەکانم لە دەمی تۆش گوێ لێ بێت بێگومانم کە بە پێی توانە یارمەتیما دەدەیت ئەتوانم ئەو بخۆمەوە بێگومان فەرموو ئەمەوێ یارمەتیدام دەم بەڵام هیچ شتێک نازانم لێرە شارەزایت هیچ شتێک بە ئافرەتان ناڵێن ئافرەتان لە دنیای خۆیان ئەژین بزانە بێریڤان خان هیچ بەڵگەیەکم لە دەست نییە بەڵام قودرەت چنارۆغڵو تۆ تەقەت لێ کردووە دڵنیاشم لەوە کەس هیچ نادرچێنێ کەس قسەک ناکا بەڵگەشم لەدەست نییە، بەڵام بێگومانم ئەگەر تۆ ئەم کارەت کردووە تەنها گەردانی پێدا بنێیت دەتوان بتگرم. تەقەم لە کەس نەکردووە. وتەکە لەگەڵ وتەکانی تر یەک ناگرێتەوە. بۆ تەقەت لە قدرە چنارۆغڵۆ کردەوە یەکەی چی بوو؟ پێم گوتیت تەقەم لە کەس نەکردووە. خەلیل گوتی کە فەراداغا کەوتۆتە بەر کەمینی حەمۆ پیاوەکانی و بەدەستی ئەوان کوژراوە. ئێوەش تۆڵەتان بە هەڵە لە یەکێک کردۆتەوە یا هەڵە یان خەڵەتان دی یا فێڵە لێکراوە بەڵام من لە شتێک تێناگەم حەمۆ لەگەڵ فەراداغا چ کێشێکی هەبوو بە گوێرەی ئەوەی گوێم لێ بووە فەراداغا خاوەن قسەی خۆی بووە وەکوتم ئێمەی ئافرەت لێرە هیچ نازانین. ئاگات لە هەوێکەتە لە شوێ؟ نازانم ناشمەوێ بزانم. ئێستا ئازاد دەکەم بێری ڤانخان دەتوانێت بڕۆیت لە ماردینش دوور نەکەویتەوە. سپاس. تەنانەت یەک قەترە خێنیش نەمێنێتەوە تێگەن یەک قەترە خوێن نەمێنێتەوە ببینم شەرەفتان ئەشکێنم ئەبێ ئەو حەسارە وەکوی ئەوەڵ لێبکەنەوە پاک پاک تێگەشتن وابزانن جەژنەوەم ناوە پاکەکەنەوە باشە جەژن دە ئێستا بڕەنە دەرەوە بەڵێ ڕەزە ئێستا نێوانی ئێمە و تۆ چییە؟ بە گوێرەی ئەو نهێنییانەی کە لە بەینمانە، ئێستا ئێمە دۆستین. ئەو نهێنییانە تەنها لە بەینمان نامێنێتەوە ڕەزا. ئینجا ئێمە زۆریشی گرنگمان هەیە. کە ئەم کارانەمان تەواو کرد، بە زیادەوە هەمووتان پاداشت دەکرێن. ئەبێ ئەو بێریڤانەم وا بۆ لێ بکەن، کەس لاشەکەشی بۆ نەدۆزرێتەوە. ئینجا ئەو حەمووی چوو پووچەشە بێ بدۆزنەوە. مناڵەکەشم ئەبێ بۆ بێنن. متمانەتان پێ بکەم؟ ئمم. هەی حەیف. ئەوە دەگریەیت؟ بۆ دەگریەیت؟ منداڵەکەدا لێزەر دەم بۆی ئەگریم تۆ بزانە منیش وامزانی بۆ شەرەفمان دەگریت بۆ ناموسمان دەگریت وامزانی خۆت هەڵدەواسیت وژدانە دەحەسێنیەوە لەم شەرمە ڕزگارمان دەکەیت زۆر خەمبارم خانم بۆ منداڵەکەی دەگری زۆر خەمبارم خانە بیری منداڵە پیسەکەی دەکات بۆ ئاڵێ باوکە ئەی ئەونەوەی تۆ نییە بڵێ بە مناڵەکەم بنەوە مەمۆ بڕدەرەوە بڕۆ ئەوە نەوەی منە بەڵام تۆ کچم نیت هەم بۆ ئەو هەم بۆ ئێمەش لە شەرمەزاری زیاتر هیچت پێ نەداین کە گەورە بوو چی دەڵێی دەڵێ دایکت بێڕەوەش بوو من بێڕەوەش نیم کچێ ئەگەر بێڕەوەش نەبی چیت ها لە ماڵی ئاغا ڕات کرد سەرگەردان بوویت لەو کاتەوە لەکوێ بوویت ها چیت دەکرد ها بەڵام تۆ تۆ بێڕەوش نیت ها نەخێر کچێ ئەی تۆ چیت ها بەقەت سەگێکیش بە ئەمەگ نیت من سەگ نیم باوکە منداڵەکەم بەرەوە باوکە پەنا بەخوا یا ڕەبی یا ڕەسول الله بێریڤان وەرە چاوەڕی منت دەکرد باشە چاوەڕێت کردم وەرە لەگەڵم. کوا کوڕەکەت ئەویان ئازاد نەکرد ئازادیان نەکرد بۆ ئەوەی ئێرە جێنێڵم دواتریش بە پیاوێک بە بەردەوامی چاودێریم دەکەن ئەوە بڕیاری و ئەفسرە ئاکناویەیە جا بۆ پیاو بە دوای تۆ ئەخەن؟ ئەوانەی من دەیزانم تۆش بیزانیت هیچ بەرگەی ناگریت بێریڤان، نهێنی پاراستن زۆر سەختە. بەڵام هەر ئەمەوێ ئەو نهێنیە بزانم. خۆ من دەردی تۆ دەزانم کچم، ئەو کارە خلیل بە تەنها نەیکردوە دوو کەسی تریشی لەگەڵە، جارێ سەختە ئەوان بدۆزینەوە بەقەد شەیتان فێڵبازن. کە ئەمە زانیت بۆ بە پۆلیس ناڵێ سەرۆت خان لە پێی ناوی ژیان بۆ ئەوەی منداڵەکانم بژین بزانە شیاری خوارێ خۆش بوو ئەوی زۆر شتی دەزانی خەلیل ئەبێ و سەگە بتۆپێنم رێوەڵا کە بابەکە گەیشت بێنە بەشەکە بابەکەم بێنە بزانم کارێش چاکتان کرد کە بابتان هێنا چەند ڕۆژە مردم ئەوەندەی تۆ خۆم بە درێژایی ساڵانی زانکۆ تۆسم دەخوارد ئەو کاتانەی دەشخەوتم خەوم بە تۆستەوە دەبینی ئەرێوە چتان هێوە نابێوا ناڕەحەت بن دەبێ بەهێز بن و ئاگداری خۆتان بن کاکم وا بەرەو باشتر دەچێ ڕەشید بۆ خاتری خوا بێدەنگ نابی یانیش کە قسە دەکەی دوو قسەی پیاوانە بکە. ڕەشید تا ئەو کاتەی کاکت چاک دەبێتەوە تۆ کێشەی حەساف چارەسەر بکە یانی ئاغا تۆی بەڵێ ئەو ڕۆژە هەر بێدەنگ نەدەبووی گوایە تۆ ئاغایەمەی یەک دەقە یەک دەق ئێوە قسەکانی منتان زۆر بە هەند هەڵگرتووە بە هەر حاڵ بوون بە ئاغا شتێکی ئەوەندە گەورە نییە شێتم دەکەی تەنها بۆ یەک جاریش قسەیەکی چاک نەکەی بڵێ ئاغاتی شتێکی ئەوەندە گەورە نییە ها جا قسەکەم ڕاست نپورێ پەچەکەەوە لەو ناوە دەسوڕێتەوە و ئەمر بەسەر پاسەوانەکان دەکەیت قسەی زل و قۆڕ دەکەیت و تەواو لەوە زیاتر چییە گوێ بگرە قسەی قۆرمەکە ئەو کارانەی قودرە دەیکرد دەبێت تۆ بیکەیت تەواو بەرپرسیارەتی هەموو حەسارەکە لەسەر تۆ دەبێ لە ئازووقەوە تا میواندارکردنی خەڵک. ئەرێ ئەوە ڕاستە؟ کێڵگەکان، کاروباری ڕەنجەرەکان، سامانەکانی ئێرە، پارەی ئیستانبۆڵ. پارێزەرەکان و بینینی سەرۆک عەشیرەتەکانی تر. ڕەشوەکان، کاروباری ئابووریەکان، کڕینەکان، تۆپاندنی دوژمنەکان. بڕیاری سەربەیانواندن. گاوانەکان، شوانەکان، باغەکان، باخچەکان، کاری تووتن، شتە قاچاغەکان. ئەو کارانە هەمووی لە ئەستۆی تۆدان. بەڵێ. نا، بەڕاستە؟ باشە، هاتم. من دەبێ بڕۆم. ئاغام! ئەو شتانەی خالد گوتی هەموو کەسێکی عاقڵ بۆی دەکرێ. بەڵام بۆ ئەوەی ببیتە ئاغا پێویستی بە زیاتریشە. دەی کەبابەکەت بخۆ. ئێستا باش جۆم لێ بگرن تێگەم لە ئازارەکانتان لەمە دو هیچ خەمتان نەبێ تۆڵەی مێردەکانتان وەرەگیرێتەوە بەڵام هەموو شتێک کاتی پێویستە لێرە هەروەکو جاران بەردەوامە بن لە ژیاندا ئێوە مناڵەکانتان لە ژێر چاودێری مندان ئێش و ئازارەکانتان بشارنەوە لە هەر کەسە چێتە سەریشی خۆی هەموم بۆ دۆزیوە خەلیلی برا لە ئوڵوکۆیە دەڵێ منداڵەکەشی لەلایە یەک دەقا ئێستا باش جۆم لێ بگرە ڕەزا لەمە دوا بە ئا بانگمەکەیت ئەژینە نێوەمان تێکەچێ باشە دە باشە ئەو پارەواڵتونە بەرم بۆ هەموو وەر ئێستا بیبن ئەو هەرەوەی ناویست ئەوەی ئەوێ باوا بێت ئێستا هیچ شتێکەکەمان پێ ناکرێت پۆلیس بە دوامانەوەی ئەمر دەکەی ئاغام بڕۆن کورە سپاس. بۆ ژێ دەچی سەرکار کارێکی بە پەلەم هەیە واز لەم کارت بێنە من پێویستم پێێتە لە حەسار کاری گرنگتر هەیە ئەو منداڵە بێدەنگ نابێ حەمۆ جامە چی بکەم لایلایە بۆ بڵێم دەبێت داچی شیری پێ بدات ئەو منداڵە لە برسا دەمرێ باشە باشیری پێ بدە بەڵام لی بێ ئاگانە بن ها سڵاو لێ بێ حەمو ئاغا ئێوە کێن کورە چتان دەوێت لە خەلیل ئاغاوە هەواڵم بۆ هێناویت ئەمانەی بۆ تۆ نردووە ئەمە چییە؟ بیکەرەوە ئینجا قسە دەکەین. چتان دەوێت؟ خەلیل ئاغا دەلە منداڵەکە بنێری دواتر ئەوەندەی تریشت پێدەدات لەگەڵ ئەوە تۆش قسەت لە حسارەکە دەخوا خۆتۆ هەر باپەری منداڵەکەیت دووبارە دێنەوە تا ئەو کاتە بیر بکەرەوە ئەوەندەی تریشت بۆ دێنین منداڵەکەش دەبین بۆ بدەمێ ها با لێرە بمێنێ منداڵێکی وا دەبێ لای دایکی بێ منداڵەکە بێنە بێ ڕەوشت دایکی چی بە حەمەوە بڵێ وێستا هەموو جارە دەستچێنێ ئەو منداڵە بێنە حواڵی خوا بن باشە براکەم براکەم براکەم. ڕاست ڕاست چیانەکەم جێم لە دەنجیم گریانی منداڵێک بوو لە دەرەوە بووە خۆت ماندوو مەکە بێریڤان خان ئەوش نات نا هیچ هەواڵی نییە خوا ڕەحم کە شتێکی بەسەر نەیەت. دەربان خان بەخێر بیت زۆر شکر بۆ خوا وەرە ژورە وەرەوە لە ماندوێتیا مردم ڕاست بەکر خێرەوە چیتە بریندار بوو خەلیل برینداری کردوە ئەی تۆ سەلامەتی ئەگەر تە هۆی ناسیەوە من نەی دۆزیە بە ئێستا مردبوو ڕۆژین لەکوێە لەگەڵ تۆ نەبوو لەگەڵ من بوو بەڵام من بوو لەو بەڵایەک بە دواییەکانە ماندوو بووم ئیتر گۆڕێک هەبێ و لێ ڕاکشێم ئیتر گۆڕێک هەبێ و لە تەک فەرهادەکەم ڕاکشێم نوێژ ڕزگارم بێ و ئێوەش ڕزگارتان بێ ئەو قسە سێ دێکی خانم توخوا قسەی وا مەکە دوای گوناهت دەگا هێز بە خۆت بدە خانم بە من شتێکی خۆشت بۆ ئامادە بکەم ها شتێکی ئاوای نەگوت بەڵام کە زێرەکانی بینی گەشایەوە ئاغا ئەوش دێتە سەر ڕێ ئەوش دێتە سەر ڕێ ئێستا ئامادەکاری بکەن بێگومان مۆ چاسنۆکە داواکارەکەمان قوبڵەکان ئەبی بە دوو بەشەوە بەشی یەکەم چەند کەسێکی کەمەڕوات لە دەروێ گوندەکەش بەشێکی گەورەی چەکدار چاوەڕێ دەکات ئەگەر گوێیان لە دەنگی تەقەیە بێت کێ هەبێت لەو دەوروبەرە هەمویان نەکوژن بەڵام ئەگەر هەر شتێ بە جۆرەی پلان بێت ئاشتی خوازانە ئەوێ جێ دێڵی تێگەیشتن دەی ئامادە بن دەی خۆتان ئامادە بڕۆن کورە کڕینە ئیتر باوەڕ ناکەم خەلی جارێکی تر دەست درێژی بکە خۆی بە زەحمت بۆ ڕزگار کرا ئیتر باش دەزانێ مکەین ئەو پارەیە ناردیشی بەڵگەی ئەوەیە من لەگەڵ ئەوەم منداڵەکەیان پێ بدەم لە حەساریش قسەمان باش دەڕوات هەمووشمان دەحەسێنەوە ڕاستە ئەوە بۆ هەموو لایەکمان باشە ئێوە چی دەڵێن تۆ بە پیری منداڵەکەیت هەموو ناخۆشەکان بەسەر تۆ هاتووە ئەلەم بابەتە بڕیار بڕیاری خۆتە ئەو خەلیلە بێشەرەفە متمانەی پێ ناکرێت بەڵام پارەکە باشە گەر قبول نەکەین سفایدێکی هەیە هاوڕێیان بۆ ئامادەبوون قسەکانتان سپاسان دەکەم کوڕینا با باش بیرکەینەوە ئینجا بڕیار بدەین بەڵام بەڕای من ئەم کارە لەوە دەچێت سەر بگرێ وەرە وەرە کاکە خوشکت قوربانە بێ بڕۆ منداڵەکە بێنمە ئێرە دادا نازانم بڵێم چی زۆر مەترسیدارە بەر لەوەی هەڵسێ ئەبێ بهێنی دواتریش بەیەکەوە ڕادەکەین بۆستە کوڕە تۆ نایت بۆچی؟ لێرە نامێنمەوە باوکم بزانێ دەمکوژێ زۆر زۆر چینێکن لێدا کاکە لەوانش هەر پێشی نەزانن دوای ئەوەی منداڵەکەمە دەیتێ یەکسەر وەرێ ڕاکشێ وا نیشان دەکە خەوتویت کە خەبەریشت بەوە بڵێ من نازانم بەڵام گەربێت و تۆش لەگە من دەستگیرکەن ئەو کاتە زۆر خراپە بێ هەر ملێدانێکی زۆرە خۆیت هەم هەتا ئەو کاتیە بیتە سەرباسیش دەبێ شوانی بکەیت من دەڕۆ منداڵەکە دێنم دەی بەم تەمەنەوە تووشی ئەم هەموو بەڵایە بوویت ئاخۆ چ پیاوێکە لە دەرچێ و ئەڕۆین کوڕم ئەڕۆین بۆ دوایین جار ڕاکەین ئەڕۆینە شوێنێ زاڵمی لێ نەبێ بێگومانە گەر هەبێ من و تۆ مەمۆی خاڵشە دوایی دێ دادە زۆر زۆر بیرت دەکەم کە من گەیشتم هەواڵێکت پێ دەدەم تۆش ڕادەکەیت و دێتە لام ها بزانە بیری خراپ بە مێشکمدا دێت ڕاست ئەبێ بۆ مناڵە ساوایەوە بۆ شوێ چوو بێ کەس نییە بچێتە لای لەوە ترسم گیرا بێ شتێکی خراپی بەسەر هاات بێ دەمێشی بۆ ناگیرێ بێگومان شتێکی بەسەر هاتووە ئەگینا هەواڵی ئەبوو لەوە نشە بێگزاریم ناوە جێشت پێ ڕۆشت پێ تۆ چزانیت بیر لە شتیوا مەکەوە ئینشاالله هەروە بێ کە تۆیڵی ڕاست ئینشاالله ئاوایە نا نا بێریڤان خان ڕاست دەکات شتێک ڕووی داوە ئەجینا منی لەوێ جێ نەدەهێشت ڕۆژی خان شتی وا ناکە کە تۆ ڕزگار بوویت بێگومان ئەویش خۆی ڕزگار کردووە دەی تۆ خۆت ماندوو مەکە دەی ئەمە بخۆ بەڕای منم بڕیارە بۆ عشێرێتەکەمان ڕاستترین بڕیارە دەوڵەمەند بوون و بەهێزبوونمان ڕۆژێک لە ڕۆژان بوون بە ئاغا بە دەسەڵات وەرگرتنی ئەم ناوچەیە بەندە نەوەکەم ئەوەمان بۆ دەکات ئێمەش بۆ پاراستنی ئەم هێزە ڕۆژین بوەسە بۆ کێ دەچیت بابا بابا لێم گەڕێ با لێرە بڕۆم هەڵەیەکی زۆر گەورەت کرد ڕۆژین بێڕەوشیت کرد من بێڕەوش نیم بۆ ئەم پێڵیت قوربانە بم قوربانە بم پێم مەڵێ بێڕەوشت بم کوژە بەس پێم مەڵێ بێڕەوش چ بەڕایەکیت پێم مەڵێ بێڕەوشت قوربانە بم پێم مەڵێ بێڕەوشت دەی دەی لێرە بڕۆ دەبێ بڕۆیت جارێکی تر مەیەوە ئێرە مامەکانت نایەڵم بژیت منیش ڕسوا دەبم لەلایەن تەواو لێ تێگەشتم بابا دەی ئەو منداڕم بدەرێت نایم ئەو هی منە پێت نادەم ئەرێ ئەو تو چی دەڵێ بێ ئاقڵ ڕاستە ئەمە منداڵی تۆیە بەڵام کوڕی ئاغاشە وەچای عشیرەتێکە وانیە ناتوانانی بیبیت وانە بابا ئەوە چ دەڵێ جارێکی تر بیڵێەوە ئەم منداڵە نەوەی عشرێتەکە نییە ئەمە هی ئاغاش نییە هی منە ئەمە بە تەنها دروست کرد هەیبێ مێشک ها دەبێ باوکێکی هەبێ کچە بێ ئەقلەکەم مێشک دووەری ناگرێ بێگومان باوکی هەیە بەڵام ئاغا نییە چیچی چی دەڵیت ئا پێم بڵێ باوکی کێ باران بێریڤان نەزانێ چی کامە باران ها برا گەورەکە بێژان خان ئەو بارانە تف ڕسوە دەیانگوت کە شتێک لە نێوانتان هەیە، دەیانگوت لە لای تاکەکە یەکترتان دەبینی. بابە، گوێ بگرە. ئەم منداڵە هی منە. باپیریشی تۆیت. ئا. من ئەڕۆم بابە، گەر ئەتەوێ بمکوژە. وەستە. منداڵەکەم بدەرێ. بەتانییەکەم بدەرێ. دەی بەتانیەکەم بدەرێ ئەمە بگرە ئێستا دەشیت لای باران باران مرد بابا لەسەر سنوور منی پێتەقیەوە باران پارچە پارچە بوو بوەستە ئەمانە بگرە ئەم پارانەش بگرە ئەمەش ببە بڕۆ دەی گردنم ئازاکە بابە. بەخێر بێت حەمە سڵاوی خوات لێبێ سپاس سپاس ئۆ سڵاوتان لێبێ ئایای ماشەڵڵا ماشەڵڵا ئێستا چەند منداڵت هەیە بەشیر لەگەڵەوەی چی دایکی پەنا بەخوا هەشت پەنا بەخوا پەنا بەخوا. گەر تۆ بتەوێ بێگومان خوا پێتی دەدات. تۆ دەبێ بڵێی بەسە تا لەو حاڵە ڕزگارت بێ. حەیف نییە؟ چۆن ئاگاداری هەمویان دەبیت؟ ئەوانە لە برسان دەمرن. خوا ڕزقیان دەدات حەمە ئاغا. دەفەرموو دەفەرموو. سەیرکە پێنجیان وابزانم کوڕن. ئیتر چیت دەوێت؟ نا ئەوەش کوڕە. بەڵێ دەزانم. منیش خۆم هەر بۆ ئەوە هاتووم. کوا دەبی هێنە با لە باوەشی بگرم کوا دەبی هێنە کوڕە ئۆ کوڕە ماشەڵڵا دەڵێ بەرخە ئێستا باش گوێم لێ بگرە بەشیر باش گوێتم بۆ بکەوە ئەمە هیچ کار لە یاد مەکە بەشیر بەخت هاتووەتە بەر درگات ئەم منداڵە بەختی تۆیە بزانە جارێکی تر ئەو هەموو پارەیە نبینیتەوە اینجا بۆچی تا منداڵەکەت گەورە بێ و لە داهاتوو بێ بە ئاغا هەم ژیانی تۆ هەم هەویش ڕزگار دەبێت خەمت نەبێ زۆر باش ئاگاداری دەبین لە حەسار گەورە دەبێت تۆش لەوێ بە ئیش دەخەم ها لەوێ کوڕەکەت دەبینیت پارەشە تەرگیز لێ نابڕین دەی برا من دەڕۆم شەوت شاد خواحافیز. هەرچی بەڵایە لە تۆ کۆبووەتە بێرڤان خان خۆ ناڕەحەت مەکە چۆن ناڕەحەت نابم مێردەکەم لە دەستدا دواتر باوکم دۆزیەوە دۆزینەوە لە دەستدانی یەک بوو دایکیشم هەر مردووە ئیتر لانەیەکم نییە بۆی بڕۆم وەڵا بێریڤەن خان دڵی بەکر بدەمە یان دڵی تۆ بدەمەوە نازام لێم تێکچوە بێریڤە خان شتێکت پێ دەڵێم بەڵام چۆن پێت بڵێم نازانم بەڵێ بەکر بیڵێ دایکی تۆ زیندووە بێریڤان خان چی؟ زیندووە؟ ئەی بۆ زووتر پێت نەوتم بەکر چێە؟ بیڵێ دایکم چێە؟ لە کوێیە؟ گوڵشاخان گوڵشا چێە؟ پۆری کا قدرەت ئەوە چی هەڵیت تۆ شێت بوویت بەکرد؟ نەخێر ئەمە ڕاستیە بێری فاخان بەڵام گوڵشاخان بەمە نازانێ تۆی بەسەر وەستا شار جێهێشت وەستا شارێک بەسەر ماموسا گوڵشاخان دەزانێ کچێکی هەیە بابەتێکی کۆنا بەڕاستی کلااوچی وەکو خۆی نەبووتەوە. چەند قەڵە بووەمە ئێ باش ئاگاداری ئاغامان بووین هەر کاتەوی سۆر بە حەسارەکە و ناڵەکە بینە ئاغا بچکۆلەکە چاک سریەم زەویانە بکە ڕۆژێک تۆ حکمیم زەویانە ئەکەیت ئۆتۆمبیلات تەواو خاڵە خەمت نەبێ هەموو شتێک ئامادە کراوە گولشە خان دیسان تۆ چیت دەوێ وەل بە لێرە مەوەستا من کچی شارم چی؟ ویستم بزانیت چی دەڵی تۆ کچی شارم کەواتە بڕۆ لای شار چیت لە من دەوێ باوکمیان کوشت ئەویان کوشت بێیڤان باوکم باوکم مر نازانم بۆ کوێ بچم چوومە لای گوڵشە کوتی بڕۆ لای باوکت بۆ کوێ بچم ئاخر باوکم مرد ناتوانم بچمە لای فەرهادیش ئیتر فەرهادیشم نەما نازانم بۆ کوێ بچم ئاوا مامەوە منیش هاتمە لای تۆ تۆ ناناسم بەڵام ئیتر هەر هاتمەلات هاتیتە باشترین جێگە کچم باشترین دێ بێریڤان دەی شتێک بخۆ کچم دواتریش پشوێک بدە سەرخەیەکی خۆشیش بکە دەی خەلیل بڕۆ چێشخانەکە هیچ قسەیەک نەکەی باشە. خەلیل فەرمو بەخێر بیت زۆر سپاس ئاغا بچکۆلم هێنا بۆ لای تۆ ئەگەر لێ باڵێ جوانە ئیتر لاپەڕەیەک داخرا لاپەڕەیەکی تر ئەکرێتەوە فەرادش نییە ئیتر بەڵام من وەکو دەرگا لێرە ئەبم سەرۆت خانم ئەو حەسارەی ئێمە ئافرەتێکی بەهێزی وەکو تۆی پێویستە غێری تۆ هیچ کەسێکی تر ناتوانێت بیچەرخێنێت ئەی بێریڤان بێریڤان چی بەسەر دێت بە خەریک زووترین کات لەوێش ڕزگارمانە بێت